بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ خوا پارێزگاریت لێ بکات؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی هەر کەسێک ڕۆژێ سەد جار بڵێ سبحان اللهی و بحمده ئەوە خوددا لە گوناهەکانی خۆش دەبێت هەرچەندە گوناهەکانی